ئەڵقەی نۆزدەیەم. ئیتر بوو بە چەپڵە ڕێزان و هۆڕاکردن، کابرای ئەمینداری شار ویستی قسە بکا، مێستەر چاپلن بە ناوی هەموو ئەوانەوە کە شێتی هونەری تۆن، ئا لەم کاتەیە، لەم کاتەیە لێشاوی خەڵک هەوروژمی هێنا و یارۆی ئەمینداری شاری بەرەو من هێنا و هەردووکمانی لە شەمەندەفەرەکە توند کرد، بۆیە تا ساتێک یارۆی ئەمیندار هەموو بەخێراتن و مەخێرهاتنی لەبیر چووە و کەوتە هەوڵی ڕزگارکردنی خۆی، ڕاستیەکەی منیش هەروەها. پۆلیس پاڵی بە حەشاماتەکەوە نایەوە بۆ دواوە، کابرای ئەمینداری شار دڵی لە خۆشهاتنکردن سارد بووە و لە قسەکانی، چ لەگەڵ من و چ لەگەڵ پۆلیسەکاندا دەردەکەوت چۆن ئیمانی لە کەللەیا نەماوە خواخوایەتی لەم شەڕە سەگە ڕزگاری بێ. ڕووی کردە من. دەی کاک چاڵی، با جارێ لەمە خۆمان ڕزگار بکەین، دوایی دەتوانی بگەڕێیتەوە بۆ ناو شەمەندەفەرەکە. پاش ئەوەی چەند جار هاوار کرا و لە مێزەکان درا، خەڵکەکە نەختێک، هێوڵ بوونەوە و یارۆی ئەمینداری شار دەستی کردەوە بە قسەکردن. مستەر چاپلن، برادەرانی ئەماریلۆ دەیانەوێ هەستی خۆیان بەرامبەر هەموو ئەو ساتە پڕ لە خۆشی و بەختیارەیانە دەرببڕن کە تۆ بۆت بەدی هێناون. داوات لێ دەکەن لەگەڵیانا بفەرمووی بۆ سەر مێزی نانخواردن و لە سەندەویچ و ساردەمەنیدا بەشدارییان لەگەڵا بکەی. پاش ئەوەی قسەکەی تەواو کرد ڕووی کردە من وتی دەتەوێ هیچ قسەیەک بۆ دۆستەکانێ بکەی ئیتر پەنجەی بۆ کێشام کە سەرکەومە سەر یەکێک لە مێزەکان بەڵێ منیش سەرکەوتمە سەر مێزێک و بە مەنگە منگەوە هەندێک قسەم کرد کە پوختەکەی ئەوە بوو کە گەلێک بە سەردانی ئەماری لۆ بەختیارم و ئەم پێشوازی کردنە گەرمە یەکجاری شەرمەزاری کردووم و هەرگیز ئەمەم لەبیر ناچێت پاش ئەوە لە مێزەکە دابەزیم و لە تەنیشت ئەمینداری شارەوە دانیشتم و دەستم کرد بە گفتوگۆ. من زۆرم مەبەست بوو بزانم چۆن بە هەواڵی هاتنی منیان زانیوە. ئەمیندار وتی، بە هۆی مەئموورەکانی تەلەفۆنەوە زانیمان. تۆ برووسکەیەکت بۆ سێدنی ناوێک کردبوو کە لە ڕێگەی ئەماریلۆوە نێررابوو. ڕۆژنامەکانیش هەر لە ڕێی ئەو مەئموورانەوە بە هەواڵەکەیان زانیوە. کە گەڕامەوە ناو شەمەندەفەرەکە دنیا وەکوو ئاشی ئاو کەوتوو وابوو. ساتێک هەر وەکو وەڕ لەسەر جێیەکەم دانیشتم و دەستم نایە ژێر چەناگەم و چاوم بڕیە زەوی ئیتر ناو شەمەندەفەرەکە وەکو قەیسەری لێهات هەر خەڵک بوو دەهات و سەرێکی دەکێشایە ژوورەکەی منەوە پێکەنینێکی دەکرد و دەڕۆیشت بەڵام من هەر بە نیمچە حەپەساوی مامەوە چونکە نەم دەتوانی لە مێشکمدا باشی جێی ئەوە بکەمەوە کە ڕوویدا هەر لەم کاتەیە بەر لەوەی شەمەندەفەرەکە بکەوێتەوە کار، چەند تەلگرافێکم پێگەیشت، لە یەکێکیان نووسرابوو، بەخێرهاتی چارلی، لە کانساس سیتی چاوەڕوانتین. یەکێکی تر دەیوت، لیمۆزینێکت بۆ ئامادە کراوە تا هەر کە گەیشتیتە شیکاگۆ لە ئێزگەیەکەوە بۆ ئێزگەیەکی تر بتگوێزێتەوە. کە گەیشتمە نزیک کانساس، خەڵکێکی زۆر لەم بەر و ئەو بەری شەقامەکان کۆ بووبوونەوە و شەپقەکانیان بۆ ڕادەوەشاندم، لێرەش خەڵکێکی زۆرتر لەوەی ئاماریلۆ لە ئێستگەی شەمەندەفەر کۆ بووبوونەوە، بە جۆرێک پەیژەیەکیان بۆ هێنام، ئینجا توانیم لە شەمەندەفەرەکە دابەزم. جگە لەمە دەیەها برووسکەی ترم پێ گەیشت، لە کانساسەوە تا شیکاگۆ، ئێستگە بە ئێستگە هەر خەڵک بوون و هاتبوون بە پیریمەوە و، بە دڵ ئارەزووم دەکرد لە هەر ئێزگەیەک و لەگەڵ هەر کۆمەڵە خەڵکێکی ڕێگادا تێکەڵاو ببم و خۆش و چاکی بکەم. بەلای منەوە هەموو دنیا شێت بوو بوو ئەگینا ئەم دوو سێ پارچە فیلمە کۆمیدیانە بۆچی دەبێ ئاوها ئارام و ئۆقرەیان لێ ببڕێ؟ کە گەیشتمە نیویۆرک، سێدنی بە خۆی و لێمۆزینێکەوە چاوەڕوانی دەکردم، سەری نایە بناگوێم و وتی، چۆنی تێدەگەی؟ حەشاماتێکی زۆر لە بەری بەیانەوە لیستیان لەم ئێزگەیە داوە، نوێنەری چەند ڕۆژنامە هاتوون و لەو ڕۆژەوە لە لۆس ئەنجلسەوە کەوتوویتەتە ڕێ ئەمان، بێ بێ وچان پەخشنامەت لەبارەوە دەرەک، ئینجا چەند ڕۆژنامە و پەخشنامەی بۆ نموونە نیشان دام. باسی ئەوەشی بۆ کردم لەگەڵ شەریکەیەکا ڕێ کەوتووە کە بە شەش سەد و حەفتا هەزار دۆلار کاریان لەگەڵا بکەن. واتە بە هەفتانەی دە هەزار دۆلار، جگە لە سەد و پەنجا هەزار دۆلاری سەربار کە لەگەڵ ئیمزاکردنی عەقددا خێرا دەکرێتە دەستمەوە. سا هەرچی چۆنێک بێ، خۆمان ڕزگار کرد و وتم یەکسەر بمبە بۆ ئوتێلێک. کە گەیشتینە ئوتێلەکە ئەو ڕۆیشت پەیکار و منیش چوومە ژوورەکەمەوە. دەرگام لەسەر خۆم داخست. پاش نەختێک ڕامان، هاملێت واتەنی، بە خۆمم وت. ئێستا وا دەستم بەتاڵە و تەنهام. دەمەوئێوارە خۆم گۆڕی و هاتمە دەرەوە و کەوتمە پیاسەکردن. وا لە پۆپەی بەناوبانگی دام و هیچ کەموکوڕییەکم نییە، بەڵام نازانم ڕوو بکەمە کوێ. تا ماوەیەک لەبەردەم ئەم کۆگا و ئەو کۆگا مووتەمووتم کرد. وامدەزانی هەموو خەڵک دەمناسن، بەڵام من کەس ناناسم. زۆرم بەزەیی بە خۆما هاتەوە و تارمایی خەمێکی نام و باڵی بەسەرمدا کێشا. لە بیرمە جارێکیان لەگەڵ کۆمیدیستێکی بەناوبانگی شەریکەی کیستۆندا پێکەوە بووین. لە ناو قسەکردنا ڕووی تێ کردم و وتی، چارلی، وا گەیشتین، بەڵام ئایا ئەم دونیایە مانای چییە؟ من نەمزانی ئەو مەبەستی چییە، بۆیە لە خۆمەوە وتم، گەیشتینە کۆ؟ ئێستا تێدەگەم ئەو مەبەستی چی بوو. بیرم لە دۆستانی کۆن کردەوە، بە تایبەتی ئەوانەی حەزم ئەکرد بەم سەیت و هویتەی ئێستامەوە بیانبینم، بەڵام مێشکم دەرگای بۆ هیچ بیرکردنەوەیەک نەدەکردەوە. دڵم بۆ یەکێک بزووت کە دوو قسەی خۆمانی لەگەڵا بکەم. وێنەی هێتی کێڵیم یەکسەر هاتە بەرچاوم. لەو کاتەوە کەوتبوومە ناو گێژاوی فلم و فیلمبازییەوە، هیچ هەواڵێکیم نەدەزانی، لە دڵی خۆما وتیم، بابزانم ئەو لەبارەی ئێستامەوە چی دەڵێ؟ دەمزانی کە لەگەڵ ماڵی خوشکەکەیدا لە نیویۆرک دەژی. ماڵی خوشکەکەیشیم دەزانی، بۆ یەکسەر ڕوومکردە ئەوێ، بەڵام کە گەیشتمە بەردەرگا نەخ تێکسڵەمیمەوە و پڕکێشی لێدانیم نەکرد. دڵی خۆم بەوە خۆشکرد کە لەوانەیە بە ڕێکەوت بێتە دەرەوە و لووتمان بتەقێ بە لووتی یەکدا. تا نیو سەعات وەستام و سەیری ئەملاولام کرد، کەچی نە دەنگ هەبوو نە ڕەنگ. بام دایەوە و ڕۆیشتم تا گەیشتمە لۆقنتەیەک لەوێ داوای خواردنم کرد هەرەوەندەم خۆش بوو تا یەکێک لە بۆیەکان ناسیمیەوە ئیتر خواردنەکەم لێبوو بە قوزەڵ قورت ناچار بە شوێنی چۆڵدا نەبووە هام شۆم نەدەکرد دڵم پڕ بوو لە خۆشی و خەم. ئێوارەکەی سێدنی هات و بۆ بەیانی لەگەڵ ئەو شەریکەیەدا کە باسی کرد عقدە 670 هەزار یەکەم ئیمزا کرد ئەمە وەکو تۆپ دەنگی دایەوە و هەرچی ڕۆژنامە و ڕادیۆ و شتی تری ڕاگەیاندن هەیە هەمووی بۆ ماوەیەک بە خۆیەوە پەلیکان. ماوەیەک لە نیویۆرک مامەوە بەڵام دەتوت مشکی ناو هەرزاڵم هەمیشە سەر لێ شێواو و دڵ پڕ لە غایلە وەکو باڵندەیەکی تار وابووم و بە هیچ جۆرێک گیانم دانەر سەکنانی نەدەزانی پارەی زۆر لاوێتی دڵتەڕی ئەمانە هیچیان نەیان دەتوانی دۆستێکی گیانی بە گیانیم لە ناو ئەو هەموو دانیشتوانی ئەم شارە گەورەیەدا بۆ پەیدا بکەن زۆرم پیاوی گەورە و بەهرەدار دیت. لووتم تەقی بە لووتی دەیەها ئاسکی دڵڕفێندا، لەگەڵ چەند هونەرمەند و ئەدیب و پارەداری ئەو کاتەی نیویۆرکدا ناسیاریم پەیدا کرد، بەڵام کەسیان نەبوون بە دۆستی گیانی بە گیانیم، کە بە دڵنیاییەوە بتوانم گرێی دڵی خۆمیان لابکەمەوە. ڕاستییەکەی. ئەو ماوەیەی کە خەریکی جێبەجێکردنی ئەو عەقدە بووم کە لەگەڵ شەریکەی، میو چواڵ، دا بە شەش سەد و حەفتا هەزار دۆلار ئیمزام کردبوو خۆشترین ماوەی هەموو ژیانم بوو لەش سووک و بێ ئارام لە هەڕەتی لاوی دابووم و دنیایەکی بەرینی پڕ لە خۆشی و گەشە و ناوبانگم لە بەردەمدا ڕاخرا لە ماوەیەکی زۆر کورتا خەریک بووم دەبووم بە ملیۆنێر ئەمەیان لە هەمووی زیاتر باوەڕنەکردنی بوو. پارە وەکو ڕوبار بە خورد دەڕژایە ناو لەپمەوە، ئەو دە هەزار دۆلارە زیادەیەی کە هەر هەفتە دەهاتە دەستمەوە بەسەر یەکدا کەڵەکەی دەکرد و دەبوو بە سەدەها هەزار، ئیتر وەکو مەسەلەکە دەڵێ حیسابی پارەی خۆم نەدەزانی. ڕاستە دەڵێن پیاو کە خوا پێی دا تەنانەت ڕەفتاری خەڵکیش لەگەڵیدا دەگۆڕێ، دەگەیشتم بە هەر کەسێک ڕووخساری بۆم دەگەشایەوە و بە بزەی خۆشەویستیەوە پێشوازی لێ دەکردم، ئەگەرچی تازە دەوڵەمەندیش بووم، قسەکانم هەمیشە بایەخێکی تایبەتیان دەدرایە. ئەگەرچی بایی پوولێکیش نەبوونایە، هەر کەسێکم بناسیبایە، هەوڵی دەدا برادەرییەکی ئەوەندە تۆخم لەگەڵا هەڵچنێ کە هەر مەپرسە. ئەمە یەکجار خۆشە، بەڵام من سروشتم جۆرێکی ترە. برادەرم وەکوو مۆسیقا خۆشدەوێ، واتە کە میزاجم تەواو دەبێ. ڕۆژێکیان کە عەقدەکەم لەگەڵ میو چواڵدا خەریک بوو بێتە کۆتایی سێدنی خۆی کرد بە ژوورە بە خۆشییەکە وتی چاڕلی ئەوە هاتیتە ڕیزی ملوێنێران لەگەڵ شەریکەی فەرست ناشناڵدا ڕێککەوتووم کە عەقدێکی هەشت فیلمیان بە ملیۆنێک و دوو سەد هەزار دۆلار لەگەڵدا ئیمزا بکەی بە سەردیەکە وتم باشە، خێردارە. سیدنی پێی سەیر بوو. وای دەزانی هەر ئێستا باڵ دەگرم. ناڵێم پێم خۆش نەبوو، یان پارەکەیم بەلاوە هیچ نەبوو. بەڵام لە دڵەوە هاتبووم و سەر قەناعەت بەوەی کە هەموو شتێک تەنانەت پارەش سنووری خۆی هەیە. ئەم هەموو لێشاوی پارەیەی کە ڕووی تێم کردبوو شێوەی ژیانمی بۆ نەگۆڕرا فێری پارەداری بوو بەڵام فێری بەکارهێنانی نە ئەو پارەی کاتووە دەستمەوە خەیاڵێک بوو ڕەمزێک بوو کە بە ژمارە دەربڕابوو چونکە هەرگیز بە چاوی خۆم نەمدی بوو بۆیە دەبوو شتێکی ئەوتۆ بکەم کە ساخی بکەمەوە کەوا بەکردار خاوەنی ئەو پارەیەم هەر بۆیەشە یەکسەر سکرتێرێک و خزمەتکارێک و ئۆتۆمبیلێک و شۆفێرێکم ڕاگرت. ڕۆژێکیان بە بەردەمی یەکێک لە پیشانگاکانە دەسوڕامەوە. ئۆتۆمبیلێکی حەو کەسیی زۆر فەنتازیم کەوتە بەرچاو کە لەو ڕۆژەیا بە باشترین ئۆتۆمبیلی ئەمریکا دادەنرا. زۆرم دڵ تێی چوو. بێ یەک و دووکردن چوومە لای کابرای خاون پیشانگەو لێم پرسی بە چەندە وتی بە 1970 دلار دەی دەی باشە بۆمی ئامادە بکە کابرا سەری سوڕمالەوەی هەروە بێ سیرکردن و تێڕوانینی ئەم شتە گرانە بکڕم کابرا گوتی باشە بەڵام ئەی سەیری مەچینەکەی ناکەی منیش گوتم نە تۆقە نەبێ من هیچی لێ نازانم ئینجا بۆ ئەوەی تڕە شارەزاییەک لە مەسەلەکەدا بە خەرج بدەم بە پەنجە نەختێک یەکێ لە تایەکانیم پەستە. پەرەخستنە کارەوەم هەر نەدەزانی چۆن دەکرێ بەڵام سێدنی وەستا بوو تیایدا. ئەمە ئەو کاتە شتێکی یەکجار باو بوو کابرایەکی لۆس ئەنجلسی پێشنیازی کرد پێکەوە زەوی بکڕین و بۆ ئەم مەبەستە یەکی دوو سەد و پەنجا هەزار دۆلار بخەینە کارەوە. ئەگەر ئەمەم بکردایە لەگەڵیدا هەر بەشەکەی من دەبوو بە پەنجا ملیۆن دۆلار، چونکە ئەو زەویەی ئەو دەستنیشانی کردبوو دوایی نەوتی تێدا دۆزرایەوە، نەوت. ئەو ستۆدیۆیەی کاری تێدا دەکەم بووە بە مەڵبەندی ناسراوترین هونەرمەندی ئەم سەروەختە وەکو مێڵبا، لیوپۆڵد، گۆدۆوسکی و پادیریۆوسکی و نیجینسکی و پاڤلۆڤا. لەبارەی هەریەکەیانەوە سەرنج و سایشتی خۆمم هەیە، بەڵام باسی یەکەیەکەیان ناکەم. پادریۆسکی بلیمەتێک بوو لە پیانۆ لێداندا. لە شەڕی یەکەمی جیهانیدا لە نیویۆرک چاوم پێکەوت، وامزانی بۆ ئاهەنگگێڕان هاتووە بۆ ئەوێ، بەڵام کە لێم پرسی بە ساردییەکە وتی، تا لە خزمەتی نیشتیمانەکەمدام، ئاهەنگێک ناگێڕم. من نەمدەزانی ئەو بووە بە سەرۆکوەزیری پۆڵۆنیا، کە بەمەم زانی هەمان هەستی کلیمانسۆم بەرامبەری هاتە دڵەوە، کلیمانسۆ کە لە کۆنفرانسی ڤێرسایدا، چاوی پێکەوتبوو. لوتکە لە هونەردا کەمە، لەگەڵەوەشدا پاڤلۆڤا یەکێک بوو لەو لوتکانە، کە لەسەر شانۆ سەمای دەکرد، لەگەڵ هەر بزووتنەوەیەکدا هونەرێکی دەنواند. یەکەمجار لە هۆڵیۆد چاوم پێکەوت و هەر لەوێش ناسیم و بووین بە برادەر. داخەکەم. تەکنیکی وێنەگری سینەمایی ئەو کاتە نەگەیشتبووە ئەوەی بتوانێ هەموو بزوتنەوە سەحراویە دڵرفێنەکانی سەماکردنی بگرێ، بۆیە ئەو هەموو هونەرە بەرزەی فەوتا و هیچی بۆ ئەم سەردەمە نەمایەوە. هۆلیود خەریک بوو بەرە بەرە دەبوو بە قیبلەی نووسەران و هونەرمەندان و ڕۆشەنبیران. باشترین نووسەرانی هەموو جیهان بەرەو ئەوێ خۆیان دەکوتا. سێر گێلبەرت پارکەر، ویلیام لو، ڕێکس بینچ، جۆزێف هێرگس هایمەر، سۆمرست مۆم، گرفەنێر مۆریس، ئیبانێز، ئێلیانۆر گلین، ئیدیت وارتن، کاتلین نۆریس و گەلێکی تر. سۆمرست مۆم هەرگیز لە نیویۆرک ئیشی نەکرد، ئەگەرچی چیرۆکانی لەوێ ڕەواجێکی زۆریان هەبوو. جارێکیان هات و لەوێ چەند هەفتەیەک خۆی خافڵاند و دوای ئەوە یەکسەر ڕۆیشت بۆ دوورگەکانی ساوت سی و لەوێ کۆمەڵە چیرۆکە کورتە هەرە بەناوبانگەکەی نووسی لە دانیشتنێکە چیرۆکی سارێ ئۆمپسنی بۆ من و ئاوەڵێکم گێڕایەوە کە وەکو خۆی دەیوت لە ڕووداوێکی واقعییەوە وەریگرتبوو. ئەم چیرۆکەی لە پاشاندا کرا بە شانۆگەرییەکیش بە ناوی بارانەوە کە بەلای منەوە شاکارێکی نموونەییە. کاغدەکەی میوچواڵ بەرەو تەواوبوون دەهات، ئارەزووی ئەوەم لە دڵا دەجوڵا لەگەڵ، پێرست ناشناڵ، دا دەست بکەم بە کار، بەڵام بێ ستێدۆیی دەستمانی شەتەک دابوو. بڕیارم دا لە هۆڵیۆد زەوی بکڕم و ستۆدیۆی لەسەر دروست بکەم. جێگەیەکم پەیدا کرد و ستۆدیۆیەکی تەواو پڕ کەرەستەمان لەسەری دروست کرد لە کاتێکدا، کە لە دروستکردنی ستۆدیۆکەدا کاردەکرا لەگەڵ ئێدنا پۆرڤیان سندا سەفەرێکی یەک مانگەمان بۆ هۆنۆ لۆلۆ بە مەبەستی حەسانەوە کرد هۆنۆ لۆلۆ نیمچە بەهەشتێک بوو بۆ خۆی بێگومان بە تەنهایی ژیان لەگەڵ ئافرەتێکی جوانی وەکو ئێدنادا پیاو جەق بکا و فەق بکا هەردەخاتە ناو